باوەڕدارانی ئازیز، پێویستە من و تۆی مسوڵمان بزانین کۆمەڵێک هەل و دەرفەت هەیە کە خوا سبحانه وتعالی دەیدا بە ئیمانداران و دەیدا بە مرۆڤەکان بە شێوازێکی گشتی ئەو فرسەت و هەلانەی کە مرۆڤەکان دەتوانن ڕابردووی خۆیان پێی سپی بکەنەوە و دەتوانن تیایدا هەستنەوە و هەنگاو هەڵبگرن، لە ژیانی دونیاماندا پێش مردن سێ فرسەت هەیە، ئەو سێ فرسەتەش یەکەمینیان بریتییە لە التوبە کە باشترین ڕێگای بازرگانییە لەگەڵ خوای پەروەردگارا، دەبێت هەمیشە من و تۆی مسوڵمان ئەو بازرگانییە ئەنجام بەین بە سپیکردنەوەی ڕابردووی ڕەشمان بە تەوبە و پەشیمانبوونەوە و گەڕانەوەمان بۆ لای خوای پەروەردگار دووهەمین ڕێگا کە پێویستە من و تۆی مسوڵمان لێی سوودمەند بین بریتییە لە الحەسەنات چونکە ئین الحەسەنات یذهبن السیئات چاکەکان خراپەکان دەشواتەوە و ئەمیش وێستگەیەک و هەلێکی دیکەیە بەخدوای خراپەکاندا دەبێ ئەنجامی بەین لە ژیانی دونیاماندا ڕێگایەک کە ڕێگای سێیەمە و لەم هەفتەیەدا قسەی لەسەر دەکەین بریتیە لە المصائب تجارة مع الله بالمرض والابتلاء بازرگانیکردن لەگەڵ خوای پەروەردگار لە کاتێکدا نەخۆشی لە کاتێکدا بەڵا و موسیبەت و هەژاری و نەداری و منداڵ مردن و کەس و کار مردن و هەر جۆرێک لە جۆرەکانی بەڵا و موسیبەتت بەسەردا هاتووە ئێمە لە کێوە فێری بازرگانی کردن بین لەگەڵ خوای پەروەردگارا چۆن بازرگانی بکەین لەگەڵ پەروەردگارمانە قورئان فێرمان دەکات قورئانی پیرۆز سی و چوار جار تیایدا خوا سبحانه و تعالی وشەکانی وەلەنەبلوەنەکم لیەبتەلیەکم وەنەبلوکم بالخەیری وەشەر خوای پەروەردگار سی و چوار جار خوا قەسەم دەخوا و دەفەرمێ وەلەنەبلوەنەکم خوا دەفەرموێ قەسەم بە زاتی خۆی دەخوات کە تاقیتان دەکەمەوە و بەڵکو بۆ تاقیکردنەوە دروستم کردوون لە رسول الله صلی الله تعالی عليه وسلم فێری بازرگانی کردن دەبین لەگەڵ پەروەردگارمان بە نەخۆشی و بە باوک و دایک و کەس و کارمردن بەڵێ دەچینە خزمەتی خۆشەویست و نوری چاومان رسول الله صلی الله تعالی علیه وسلم دەفەرموێ کەسێکی بەهشتیتان پێ بناسێنم کەسێکتان پیشان بم کە ئەهلی بەهشتە بەڵام لە ناو ئێوەدایە وتیان بەڵێ ئەی پێغەمبەری خوددا چونکە سەحابە زۆر تامەزرۆی بەهشت بوون بۆیە رسول الله فەرمووی ئەم ئافرەتە خوای پەروەردگار بەڵا و موسیبەتێکی نەخۆشی بەسەردا هێناوە و لە هۆشی خۆی دەچێ کاتێک هاتە لای من و وتی ئەی پێغەمبەری ئازیز دوعام بۆ بکە خوای پەروەردگار شیفام بات دەڵێ منیش وتم دوعات بۆ دەکەم لە پاشان ئافرەتەکە وتی وەڵڵاهی ئەی پێغەمبەری ئازیز ئەگەر من ئاوها نەخۆش بم چی چاوەڕێی من دەکات پێغەمبەری ئازیز فەرمووی ئەگەر ئارام بگریت ئەوە بەهەشت لە بەرامبەری ئەم نەخۆشیەدا بۆ تۆیە ئافرەتەکە وتیەی پێغەمبەری خودا دوعای شیفام ناوێ بەڵام یەک دوعام دەوێ لە کاتی بێهۆش بووندا جەستەم دەردەکەوێ ئاگام لە خۆم نامێنێ جلوبەرگ لە بەری خۆم دادەکەنم بەس ئەوەندە دۆعام بۆ بکە جلوبەرگەکەم لە بەری خۆم دانەکەنم با عەورەتم دەرنەکەوێ رسول الله دۆعای بۆ کرد و مژدەی بەهەشتی پێدا ئەوە بەهەشت بۆ تۆیە کەواتە با لە پێغەمبەری ئازیزەوە عەلەیهی سەلات وەسەلام فێر ببین چۆن بازرگانی لە کاتی نەخۆشیدا لەگەڵ پەروەردگارمان ئەنجام بین دەچینە خزمەت مەشهەدێکی دیکەی ڕەسول اللە صلی اللە تعالی علیه وسلم ڕۆژێک سەردانی قەبرستان دەکات دەبینێت ئافرەتێک هاوەر و هاوار و واوەیلایەتی و زۆر بە توندی دەگریێ پێغەمبەری ئازیز پێی دەفەرمێ اتق الله واصبری لەخوا بترسە و ئارام بگرە و دان بە خۆتا بگرە ئافرەتیش هەر لە شوێنی خۆیەوە وتی تۆ چوزانی چی بەسەر مندا هاتووە تۆ لە خۆتەوە وا دەزانی بەڵاو مسیبەت چ نازانی چ بڵاو مسیبەتێک بەسەر مندا هاتووە ئافرەتەکە بەردەوام بوو تا وتیان کورماڵ کاول ئەوە ڕسول الله بوو صلی الله عليه وسلم ئامۆژگاری تۆی کرد بۆ بەگوێت نەکرد ئافرەتەکە جارێکی دیکە بەدەم گریانەوە دەچێت بۆ خزمەتی ڕسول الله صلی الله عليه وسلم ئەی پێغەمبەری ئازیز داوای لێبوردنەکەم پێغەمبەری خواش عليه سەلات وسلام فەرمووی مەبەستم بوو لەم بازرگانیە تا سەرکەوتوو بی چونکە پاداشتی ئارامگران پەروەردگار دەفەرموێت دەمەوێت بۆ لە ڕسول اللە و صلی اللە علیه وسلم فێری ئارام گرتن بین فێری بازرگانی کردن بین چونکە ڕسول اللە صلی اللە تعالی علیه وسلم ئەو پێغەمبەرەیە هێندەی هەموو پێغەمبەران ئەزیەت و ئازار و ناڕەحەتی چەشتووە ئەشهد البەلائی مع الانبیاء ثم الامثل فالامثل زۆرترین بەڵا و موسیبەت و ناڕەحەتیەکان لە بۆ پێغەمبەرانن ئینجا بە ئەندازەی ئیمان و بەڕادەی باوەڕی باوەڕداران خوای پەروەردگار تاقیمان دەکاتەوە خۆشەویستانم رسول الله صلى الله تعالى عليه وسلم حەقی خۆیەتی ئامۆژگاری ئەو ئافرەتە و مژدە بەو ئافرەتەی دیکە باو ئێستاش ئامۆژگاری میللەتی کوردی مسوڵمان بکات میللەتی کوردی مسوڵمان ئامۆژگاری کردنی ڕسول الله صلی الله عليه وسلم ئامۆژگاریەکی سەرکردەیەکی سیاسی سەرکردەیەکی دابڕاو لە میللەت سەرکردەیەکی تێر نییە ئاگای لە میللەت نەبێ بەڵکو ڕسول الله کام مصیبەت هەیە بەسەریدا نەهاتبێ بۆیە لێرەدا دەڵێم ئەی ئەو کەسانەی باوک یان دایکتان لەدەست داوە دە لە ڕەسول اللەوە فێری بازرگانی بن ئەی ئەو کەسانەی کە هەژارن کە قەرزارن کە نەخۆشن کە منداڵتان مردووە دە سەرنج بن ئەوە کێیە باوکی خۆی نەدیوە ڕەسول اللە ئەوە کێیە هەر لە شەش ساڵیدا دایکی وەفات دەکات؟ ئەوە کێیە مامی دەمرێت؟ ئەوە کێیە هاوسەری گەورە و بەڕێزی هۆکارێک و قەڵایەکی دنیایی لە پشتی ڕەسول اللەوە کە خەدیجەی دایکمانە وەفات دەکات؟ ئەوە کێیە خوا سبحانه وتعالی حەوت منداڵی پێ دەبەخشێ تەنها یەکێکیان لە دوای خۆی وەفات دەکا ئەوە ڕەسول اللە صلی الله علیه وسلم ئەوە کێیە لە برساندا گۆشتی وشکەوەبوو دەخوات لە شاری مەکەدا ئەوە کێیە ڕسول الله صلی الله عليه وسلم لە ماڵەکەیدا سێ مانگ ئاگر ناکرێتەوە ئەوە کێیە دەچێتەوە ماڵەوە و هیچ لە ماڵەکەیدا نییە و بڕیار دەدا بە ڕۆژوو بێ ئەوە کێیە هەموو ئەمانە ڕسول الله صلی الله تعالی عليه وسلم ئەوە کێ بوو دەرمان خوارد کرا ئەوە کێ بوو لە وڵات و زێدی خۆی وەدەر کرا ئەوە کێ بوو دانی مبارەکی شەهید کرا خوێنی لەبەر ڕۆشت هەوڵی تیرۆرکردنی درا ئەوە کێ بوو ئازار و ناڕەحەتیەکانی میلەتی خەوی لە چاوی تۆراند ئەوە کێ بوو لە میحنەتی خەندەقا لە نێو چاڵێکدا چاڵ هەڵدەکەنێ و بەردەشکێنێ و کاتێک دەیبینن ئازیز و خۆشەویستمان دەگیانی دەلەرزێ سەحابەکان هێلاکن ماندوو نەی پێغەمبەری خوددا چی بکەین برسیمانە کارمان بۆ ناکرێ سەرما زۆری بۆ هێناوین برسێتی زۆری بۆ هێناوین قاچمان خۆی ڕاناگرێ ئەوە کام سەرکردە بوو لە بەرامبەر ئومەتەکەیا فەرمووی ناچارم سەیری سنگم کەن گەر ئێوە بەردێکتان لەسەر ناوسکتان بەستووە لە برسانە ئەوا من دوو بەردم لە بری بەردێک لە ناوسکم تون کردووە و بەڵام بۆ ڕەزامەندی پەروەردگارم بۆ پاراستنی دەوڵەتی مەدینە بۆ پاراستنی عیزەتیم ئیسلامە بۆ پاراستنی شەرەف و ناموسی مسلمانان برسێتی هەڵدەبژێرم ئەزیزانم دەمەوێت لێرەوە زەمینەسازی بۆ ئەوە بکەم ئێمە ئامۆژگاری و وەسیەت و بازرگانی فێر دەبین لە ڕسول اللهەکەوە سەل الله تعالی عليه وسلم کە هەموو ئەم میحنەتانەی بەسەردا هاتووە ئەو پێغەمبەرە ئازیزە عليهەیهی سەلات وەسەلام فێرمان دەکات منداڵە بێنازەکان هەژاران فێری خۆشەویستی نیشتیمان ببین لە ڕسول اللە و صلی اللە علیه وسلم ئەو سەحابە ئازیزە دەفەرموێت ئەبانی کوڕی عاص ئەفەرمێ کاتێ هجرتم کرد و هاتم بۆ مەکە پێغەمبەری ئازیز فەرمووی دەنگ و باسی مەکە چییە ئەڵێ لە وەڵامدا وتم ئەی پێغەمبەری خوا گیاکان چرۆیان کردووە هەرزنەکان گەڵایان کردووە دەڵێ واللهی کاتێک باسی مەکە و کۆڵانەکانی مەکە و گیا و گژوگیایی مەکەم دەکرد پێغەمبەری ئازیز هۆن هۆن ئاو بە چاوی مبارەکیدا دەهاتە خوارەوە و بیری مەکەی دەکرد فێری خۆشەویستی نیشتیمان بە ئەی کوردی موسڵمان لە رسول اللە و صلی اللە تعالی علیه و سلم کە خۆشویستنی خاک و نیشتیمان بازرگانیەکە لەگەڵ پەروەردگارماندا ئەو پێغەمبەرە ئازیزە پێمان دەفەرموێ عجبت لأمر المؤمن سەرم سوڕماوە و تەنها باوەڕدار ئەم پاداشتە گەورەی بۆ هەیە ان امره كله له خیر ژیانی مسلمان و باوەڕدار هەمووی لە خەیردایە خەوتنت خەیر و عیبادەتە خواردنت بازرگانیە پاروکردنت بە دەمی خێزانتەوە بازرگانیە شۆفێریکردنت بازرگانیە خوێندنت بازرگانیە مامەڵەی ژن و مێردایەتی تیجارەت و سەدەقە و بازرگانیە رسول اللە دەفەرموێ کاتێک لە خۆشیدا بێ باوەڕدار شوکری نیعمەت دەکا کاتێک لە ناڕەحەتی و نەهامەتی و نەداریدا بێ سەبر دەگرێ و ئارام دەگرێت پێغمبەری ئازیزمان فەرمووی هیچ باوەڕدارێک نییە ما یصیب المؤمن من نصب ولا وصب ولا هم ولا حزن رسول الله فەرمووی ئیماندار تووشی ماندوێتیەک تووشی نەخۆشییەک، تووشی خەم و خەفەتێک، سەرئێشەیەک، کەمخەوییەک، هەژاری و نەدارییەک، حەتتا الشوکە، دڕکێ بچێ بە پایدا، دڕکێ بچێ بە دەسیدا، گەرمای ببێ، سەرمای ببێ، ئیلا کەفاراتی گوناهێتی، ئیلا هۆکاری بەرزبوونەوەی چاکەکانیەتی، کەواتە پێغەمبەری ئازیز فەرمووی ئا ئەمە تەنها بۆ ئوممەتی ڕەسووڵ اللە یە، ئەمە تەنها بۆ بازرگانانی ئوممەتی ڕەسول اللەن کە ئەمە شمولیان دەکات بۆیە خۆشەویستان و باوەڕدارانی ئازیز ئوممەتی ڕەسول اللە بۆ تاقی دەکرێنەوە هەتاوەکو فێر ببن بازرگانی لەگەڵ پەروەردگاریان ئەنجام بەن خۆشەویستانم ئەڵماس ئێمە دەزانین چ بەها و نرخێکی هەیە، خۆ سەرەتا خەڵووزە، لە دوای سووتان، لە دوای داخبوون، ئینجا ئەڵماسی لێ دروست دەبێ. ئێمە هەموومان دەبێ بزانین کە تاقیکردنەوەکانمان بۆ ئیمانداران بۆ ڕاوەستانە، بۆ هەستانەوەیە بۆ شوکری خوای پەروەردگارە چونکە هیدایەتێک لە هیدایەتەکانی خوای پەروەردگار بۆ ئومەتەکەی بریتیە لەوەی کە بەڵاو مصیبەت و ناڕەحەتیمان بەسەردا دێنێ خوای پەروەردگار ئیدا ئەحەب قەومەن ابتلاه خوای پەروەردگار ئەگەر قەومێک ئەگەر شخصێک ئەگەر قەومێک ئومەتێکی خۆش بوێ تاقییان دەکاتەوە بۆیە دەبێ بزانین ئێمە ئومەتێکین خوای پەروەردگار تاقیمان دەکاتەوە تاقیکردنەوەکان ئەزانن بۆچییە؟ سەیارە یانی چی؟ سەیارە یانی ڕۆشتن، لە سەیرەوە هاتووە، بەڵام ئەی ئیستۆپی سەیارە بە مانای چی دێ؟ بە مانای ئەوە دێ کە پێچەوانەی خزمەتی سەیارە بێ؟ نەخێر، ڕاوەستان و ئیستۆپکردن لە شوێنی خۆیدا زۆر گرنگە. ناو دەشبوڵی سەیارە گڵۆپی سووری تێدایە، گڵۆپی سوور، کاتێ دادەگیرسێ دەبێ شۆفێر گوێی نەداتێ یان دەبێ دەم و دەست ڕابوەستێ و خەم بخوات کەواتە بەڵا و موسیبەتیش بۆ من و تۆی مسوڵمان وەکو ئەو گڵۆپە سوورە وایە و پێت دەڵێ موسوڵمان ڕابوەستە بە خۆتا بچۆرەوە شوکری نیعمەتەکانت نەکردووە هەڵە مامەڵەت کردووە ئیسرافت کردووە سنوری شەرعی خوای پەروەردگارت پاراستووە ئەگەر سنورە سورەکان ببەزێنی تووشی کارەسات دەبی کەواتە ئوممەتی ڕەسول اللە دەبێ ڕابوەستێ چونکە یەکێک لە خواناسان دەفەرمێ لەولە المەسائیب و ئەگەر مەسائیب و بەڵا و تاقیکردنەوە نەبوایە لەوەڕدنا یوم القیامەتی مەفالیس هەموومان بە موفلیسی دەگەڕاینەوە بۆ ڕۆژی قیامەت چونکە بەڵا و موسیبەتەکان چۆن ئاگر ئاسن پاک دەکاتەوە ئاوا باوەڕداران بە بەڵا و موسیبەت و هەژاری و نەداری هەر هەموویان تاقی دەکرێنەوە ئافرەتێکی خواناس دەفەرموێ زیاد لە سی ساڵ لەگەڵ پیاوەکەمدا بووم نەخۆش نەبوو ناچارم کرد و دەبێ لەگەڵ تا جیا ببمەوە ئەڵێ دەڕۆشتین بۆ شوێنی جیابوونەوە بۆ لای قاضی لە ڕێگادا پیاوەکەم پێی هەڵکەوت و قاچی شکا وتم با بگەڕێینەوە ناچین بۆ لای قازی وتی بۆ ئافرەت وتم پیاوەکە ئەوە سی و ئەوەندە ساڵە من لەگەڵ تۆدام تایەک سەرێشەیەک نەخۆشیەک تۆی نەبینیوە کەواتە خوا تۆی خۆش ناوێ بەڵام ئێستا پەشیمان بوومەوە لە قسەکەم و درێژە بە ژیان دەدەم لەگەڵ تۆدا بەڵێ موسڵمانانی ئازیز و خۆشەویستم بۆ خۆپاراستنمان لە نەخۆشی رسول الله صلی الله تعالی علیه و سلم فێرمان دەکات و مژدەمان پێدەدات دەفەرموێت هەر کەسێ نەخۆشی و بەڵا و مسیبەتێک ببینێ لە کەسێکدا لە ئومەتێکدا و بڵێ الحمد لله الذي عافاني مما ابتلاك وفضلنی علی کثیر ممن خلقت ممن خلقک تفضیلا الا عوفی من ذلك البلاء کائنا ما کان ما عاش رسول الله دەفەرموێ هەر کەسێ بەڵا و مصیبەتێکی دی لە کەسێکدا و لە بەرامبەریدا نەک ئەو گوێی لێبێ یان بە بەرچاویەوە بەڵام لە ناخی خۆیدا لە ماڵی خۆیدا بڵێ سپاس بۆ تۆ پەروەردگارە ئێمەت وا بە ئێمە نەکردووە ئێستا ئێمە دەبێ لە بەرامبەر هەژاری و برسێتی میللەت و ئوممەتی میللەتی سوریادا شەڕ و ئاژاوە و قەیرانەکانی نێو عێراقدا دەبێ بڵێین پەروەردگارا سوپاسی ئەمن و ئاسایش دەکەین لەم وڵاتەدا سوپاسی ڕزق و ڕۆزی دەکەین لەم وڵاتەدا خودایە سوپاس بۆ سەرجەم ناز و نیعمەتەکانت پەروەرد دەفەرمێ ڕەسول اللە هەر کەسێ ئاوا بڵێ ئیلا پارێزراو دەبێ لەو بەڵا و موسیبەت و تاقیکردنەوانە لە ژیانی خۆیدا ئەو ناڕەحەتیانە نابینێ مژدەیەکی دیکەمان پێدەدا بە تایبەتی بۆ نەخۆشەکان بەڵێ نەخۆشەکانی ئومەتی ڕەسول الله نەخۆشانێک هەن نایان بینم لە مزگەوتە ڕەنگە گوێیان لێمانەوە بێت چاویان لەدەستداوە ناتوانن بێنەوە مزگەوت ئێش و ئازار زۆری بۆ هێناون نەخۆشخانەکان نێو ماڵەکان نەش نەخۆشە درێژخایەنەکان بە ساڵاچوانێکی زۆر نەخۆشن دەگوێ بگرن لە مژدەی ڕسول الله عليه سەلات وسلام و دەفەرموێ ئەفەرموێ سوپاسی خوای پەروەردگار کا یەک دوو سەبر بگرێ بەتەمای پاداشتی ئەڵڵا بێ ئەفەرموێ لەو سەر جێگەی هەڵناسێتەوە لەو بەڵا و موسیبەتە دەرناچێ ئیلا وەکو ئەو ڕۆژەی کە لێ دێ کە هاتووەتە سەر شاح هاتووەتە سەر دنیا و وەکو منداڵێک چۆن لە ناو مەتۆلکەدایە ئاوها پاک دەبێتەوە و هیچ گوناهێکی پێوە نامێنێ لەم مژدە خۆشر خوای پەروەردگار لە حەدیثی قودسیدا دەفەرمێ ئەی مەلائیکەکانم ئەی مەلائیکەکانم من ئەو عەبدەم نەخۆش خستووە من ئەو عەبدەم بەستووەتەوە لە لەش ساغیدا لە کاتی هەبووندا چی بەخشیوە لە کاتی لەش ساغیدا چ عیبادەتێکی کردووە هەر هەمووی بۆ ئەژمار بکەن چونکە من نەخۆشم خستووە ئەویش سابیرە و ئارام دەگرێ لەسەر بەڵا و مصیبەتەکانی کەواتە هەمووی بۆ بنووسن ئومەتی مسلمان میللەتی کوردی مسوڵمان گومانی تێدا نییە قەیرانەکان زۆری بۆ هێناون، گومانی تێدا نییە خەمخۆرێک نییە وەک رسول اللە فرمێسک لەسەر سفرە بۆ هەژارانی ئوممەتەکەی بڕێژێ، ئافرەتانی رەشپۆش و منداڵانی هەژار و گەنجانی بێکار و قوتابیان و خوێندکارانی شەیدای خوێندن و کتێب و هەتا دوایی ببینێ لەنێو ئەم قەیرانانەدا. لەو هەرێمەدا زۆر گرنگە ئێمە وەکو ئوممەتی ڕەسول اللە دان بەخۆدا بگرین دان بەخۆدا بگرین بەڵام لە زاری ڕەسول اللەوە نەک بە فەرمانی سەرکردە سیاسیەکان ئەمن بۆ خۆم هەر سەرکردەیەکی سیاسی دەڵێ ئارام بگرن توڕە دەبم چونکە خۆی نازانێ ئارامگرتن یعنی چی خۆی نازانێ نەبوون یعنی چی خۆی نازانێ نەخۆشەکان چ حاڵێکیان هەیە خۆی نازانێ ملت چ حاڵێکدایە بەڵام ئەمە وەسیەتی ڕسول الله عليه سەلات وسلام ئەم دەسەڵاتە بێ پلانەی ئێمە بەداخەوە لە بری پلان هەر پیلان لەبری پاشەکەوت هەر پاشقول، پاشقولێکی نوێ، بڕینی قوتی مناڵی هەژار و هەتیو، لەبری بڕینی بن دیوار، ئەوانەی کە بن دیوار و دوو موچە و سێ موچەن قوتی هەژار دەبڕن، قوتی فەقیر دەبڕن، دە ئەوەی دوو موچەیە بیبڕن، دە ئەوەی خانەنشینێکە کە چەکداری نەکردووە، ڕۆژێ لە ڕۆژان خزمەتی نەکردووە دە بیبڕن، پارە و سەروەت و سامانی دزراو و براو و خەزەنکراو بهێننەوە نەک قوتی میللەت ببڕن واللە ئەوە ستەمە واللە ئەوە خیانەتە بەڵێ بۆ چاکسازی بەڵێ بۆ بەخۆداچوونەوە بەڵێ بۆ پاشەکەوتکردن بەڵام لای کێ بەڵام بەدەستی کێ بۆیە ئوممەتی ڕەسوڵ اللە زوڵممان لێ دەکرێ موسیبەت دوو موسیبەتە موسیبەتێکی ئاسمانی ئێستا بێبارانی و وشکەساڵی نییە، بەڵام موسیبەتێکی ئەرضی، موسیبەتێکی زوڵم و ستەم، لە بەرامبەر زوڵم و ستەمیشدا ئوممەتی رسول اللە بەڵێ دان بە خۆیدا دەگرێ، بەڵام بە خۆشمانا بچینەوە، گەر هەڵەیەکمان کردووە دانی پێدا بنێین، ئەگەر حکومەت و سیاسییەکان پێیان عەیبە شکستی سیاسی خۆیان، شکستی ئیداری خۆیان، شکستی بەهەدەردانی سەروەت و سامانی ئەم میللەتە دان پێدا بنێن، با ئێمە وەکو ئوممەتی ڕەسول اللە دان بنێین بەوەی کە ئیسرافمان کرد هەڵەمان کرد قەرز و قستی زۆرمان کرد ڕەنگە وەک پێویست حرمەتی ماڵمان نەگرتبێ دەسی خۆش بێ ئەوەی حرمەتی ماڵی گرت ئەوەی پاشەکەوتی کرد ئەوەی خانووی کرد ئەوەی ژنی هێنا ئەوەی عمرەی کرد دەسی خۆش بێ ماڵی خۆیەتی و حەڵاڵی خۆیەتی، بەڵام با بیشزانین بەخوا لە ئاستی ئەو هەموو نیعمەتەدا نەبووین، وەک پێویست شوکریشمان نەکردووە، ئەمە بریتی نییە لە پاساو بۆ دەسەڵات، ئەمە بریتییە لەوەی وەکو ئوممەتی ڕەسول اللە سوپاسی نیعمەتەکانی خوای پەروەردگار بکەین. کۆتا قسەم ئوممەتی ڕەسول اللە ئێمە عەبدی زاتێکین کە اللە یە، ئەو پەروەردگارەمان دەبێ وا بناسین، پەروەردگاری ئێمە ئەو زاتەیە کە پەروەردەمان دەکا لەسەر ئەوەی لا تخافن من ذی سلطان مادام سلطانه باقی لە هیچ دەسەڵاتدار و لە هیچ ئیمپراتۆریەتێک ناترسین مادەم ئەڵڵاه جل جلاله خاوەنی مڵکە و خاوەنی ئاسمانەکان و زەویە هەژاران مەترسن لە هەژاری چونکە وەعدی پەروەردگارە ئێمە خوای پەروەردگار داوای نوێژ و عیبادەتی بەیانیمان لێ ناکات ئەی بۆ ئێمە داوای ڕزقی دەیان و سەدان ڕۆژ لە خوای پەروەردگار دەکەین ئوممەتی ڕەسول اللە پەروەردگار دروستی کردوون لیعبدون هەتاوەکو بەندایەتی خوای پەروەردگار بکەن ڕازی بن بە بەندایەتی ڕازی بن بە بەشی خوای پەروەردگار خوای پەروەردگار دڵتان دەوڵەمەند دەکات ماڵتان ئاوەدان دەکاتەوە دەرگای خێرتان لێ دەکاتەوە و کۆتایی بە ناڕەحەتیەکانتان دێنێ بە مەرجێک ئێوە لئن شکرتم لازیدنکم شوکرانەبژێری سەرجەم ناز و نیعمەتەکانی خوای پەروەردگار بکەین یا اللە ئێمە شوکرانەبژێری نیعمەتی ئیمان دەکەین و دەڵێین خوایە ئیمانمان جێگیرکە خوایە ئیمانمان پارێزراوکە خوای پەروەردگار سوپاسی ئەمن و ئاسایش دەکەین یا اللە بۆمانی زیاتر و زۆرتر بکە خوای پەروەردگار خەزائینی تۆ پڕە هەژاران دەستیان دەلەرزێ، قاچیان دەلەرزێ، قەرزاران، نەخۆشەکان، بەساڵاچووان، پیرەکان، یا اللە ڕەحمەتی خۆت بۆ ئوممەتە زیاتر ببارێنە، خوایە دەرگاکانی خێرمان لێ بکەرەوە، خوای پەروەردگار هیدایەتی ئەم میللەتە بە، یا رب العالمین، ئەوانەی لەم وڵاتەدان گەر شیاوی هیدایەتن یا اللە هیدایەتیان بە، گەر شیاوی هیدایەت نین، گەر دزی و خیانەت و گەندەڵی دەکەن، گەر پاشقول لەم میللەتە دەگرن گەر سەروەت و سامانی ئەم میللەتە دەدزن و دەیشارنەوە خوایە ڕسوایان کەی خوایە ڕسوایان کەی بۆ خاتری اسمی اعظمت یا اللە خوای پەروەردگار درگای خێر لە میللەتە بکەیتەوە خوایە درگای خێری زیاترمان لێ بکەیتەوە خوایە شیفای نەخۆشەکانمان بەی خوایە شیفای نەخۆشی ئومەتی ڕسول اللە بەی یا اللە خوایە قوتابیان و خوێنکارانمان شادمان کەیتەوە بە قوتابخانە و بە کتێب و بە زانست یا رب العالمین یا ربی خوایە کۆتایی نەهامەتی و ناڕەحەتەکانمان بێ ئاشتی و برایەتی لە وڵاتمانە بەرقەرار بێ لە گوناهی دایک و باوکمان خۆش بە اللهم آمین ادعوا الله وأنتم موقنون